ئەگەر ئەو باڵندەیەم لەوانەی دی هەموو خۆشتر بوێ، هەڵۆ دوورتر و بەرزتر دەفڕن، کەچی باڵندەکانی تر بە سەر تەبارەدا زیقە و هەرایانە. دەنگی هەڵۆ ساف و گەورەیە. باڵندەکانی دی تەنیا کزەبایەکی بێ داغستان بە جێ دێڵن و دەفڕنە وڵاتی بێگانە. بەڵام هەڵۆ وا نین، هەرچەندە هەوای تووش بێ، هەرچەندە تەقەیان لێ بکرێ شوێنی خۆیان قەت بە جێ ناهێڵن. هەواری پشوودانیان نییە. باڵندەکانی دی لە سەر زەوی دەخشێن، لە بانێکەوە بۆ بانێکی دی، لە دووکەڵکێشێکەوە بۆ دووکەڵکێشێکی تر، لە زەوییەکەوە بۆ زەوییەکی تر قوولە فڕە دەکەن. بە دۆڵی بچکۆڵە دەڵێن دۆڵی چۆلەکان، بەڵام بە شاخی گەورە دەڵێن. شاخی هەڵۆیان، هەڵۆی شاخان. نیشتیمانم هێز و مەزناتی لەسەر دەرژێتەوە. پڕ باڵندەی دەنگ خۆشە، وەک خواکان هەڵۆی نەبەردی بەسەردا دەفڕی. هەمیشە هەڵۆ بە ئاسمانەوە دەبینین. ڕۆژی تووش و ڕەشەبا هێلانەی خۆی دەپارێزێ، هێلانە لە شاخی هەڵەموو ترسناک دەکا. وا دەبێ هەڵۆیەک دەفڕێ و بە سەربەرزی تەمتومان بە باڵەکانی شەق دەکا. دەردەپەڕێ دەڵێی لە ئەشکەوت تایە. شەپۆلی زەریای شین شەق دەکا. هەڵۆ زۆر بەرز دەفڕێ. وەک نۆبەتداری هۆشیار وایە کە قەل گوێیان لە دەنگی دەبێ بە ڕەوە لە بەری هەڵدێن. حەز دەکەم دانیشم و ماوەیەکی زۆر وەک دەوری منداڵی چاو لە ترۆپکی سپی زەق کەمەوە. سەیری سوڕانەوەی هەڵۆی مەزن بکەم. وا دەبێ وەک دەورییە لە سەر چیا دەوەستن یان لە دەشت دەبزوون، نیشتیمانی من بە پیاوی هەرە ئازا دەڵێ. هەڵۆی شاخە مەرج نییە هەر پیاوێکی لەدایک بوو پیاوێکی ڕاستەقینە بێ، مەرجیش نییە هەر باڵندەیەکی بە فڕێ هەڵۆ بێ. بەلای ژاپۆنەکانەوە خۆشەویسترین باڵندە قوڕینگە. دەڵێن ئەگەر نەخۆش هەزار قوڕینگ لە کاغەز ببرێ چاک دەبێتەوە. هەمیشە بیری خەم و خۆشی. پێکگەیشتنەوە و لێک جودابوونەوە، خەون و یادی شیرین بە قوڕینگی هەڵفڕی و دەبەستنەوە. بە تایبەتی ئەوانەی کە بە سەر فوجییامادا دەفڕن. منیش قوڕینگم خۆش دەوێ. بەڵام کاتێ کە برادەرێکی ژاپۆنی لێی پرسیم داخۆ چ باڵندەیەکەم لە هەموویان خۆشتر دەوێ گوتم هەڵۆ. پێی خۆش نەبوو. دوای ئەمە هەندەی پێنەچوو لە پێشبرکێی تۆکیۆدا قارەمانەکەمان پاڵەوانێتی جیهانی بردەوە، ئەو حەلە برادەرە ژاپۆنییەکەم گوتی، هەڵۆکانی ئێوەش باشن، باڵندەی جوانن. کاتێ کە باسی شەڕێکی نێوان هەڵۆ و لەقلەقانی ئاسمانی تورکیام بۆ چیاییەکانمان کرد و ناچار بووم پێ لێ بنێم هەڵۆ دۆڕاندویانە، گوێگرەکانم تا سان و توڕەش بوون. نەیاندەویست پێم بڕوا بکەن، بەڵام. ڕاستی ڕاستییە. لە ئەنجامدا یەکێ گوتی، ڕاست ناکەی ڕەسوڵ، هەڵۆکان نەبەزیون. دڵنیام هەموو کوژراون بەڵام ئەمەش شتێکی ترە. برادەرێکی بەناوبانگم هەبوو، ئەحمەد خان سوڵتان. دوو جار پاڵەوانێتی یەکێتیی سۆڤێتی وەرگرتبوو. باوکی داغستانی بوو. دایکی تەتەر بوو. ماڵی لە مۆسکۆ بوو. داغستانی بە پاڵەوانی خۆیان دادەنا و تەتەریش بە هی. خۆیان جارێکیان لێم پرسی پاڵەوانی کامەیانی ئەحمد خان وەڵامی دامەوە من نەتەتەرم نەلەکم من پاڵەوانی یەکێتی سۆڤێتم بەڵام کوڕی چێم کوڕی دایک و باوکی خۆمم چۆن دەتوانی لێکیان جودا بکەیتەوە من پیاوم پیاو جارێکیان شامیل لە محەممەد تاهر و کەرخی سکرتێری خۆی پرسی، داغستان چەند پیاوی تێدایە؟ محەمەد تاهیر تۆماری کردەوە و ژمارەکەی دایە. شامیل تووڕە بوو، گوتی، پرسیاری پیاوی ڕاستەقینەم لێ کردووی. ئەویش گوتی، ئاخر شتی وام تۆمار نەکردووە. ئیمام ئەمری پێ کرد، لەبیر نەکەی ئەمجارە یەکەم جەنگ بوو تۆماریان بکە. چیاییەکانمان دەڵێن. بۆ ئەوەی نرخی ڕاستەقینەی پیاوێک بزانی دەبێ لەبارەی ئەم شتانەوە بپرسی، یەک، بەدبەختی، دوو، شادی، سێ، ژن، چوار، شمشێرەکەی، پێنج، زیو، شەش، بتڵ، حەوت، خۆی. بەڵێ پیاو و ئازادی، پیاو و سەربەرزی، پیاو و نەبەردی هەموویان لەناو یەک بیردا دەتوێنەوە. چیایی هەڵۆ. بە دووڕوو نابینن، دووڕووی دەدەنە پاڵ قەلەڕەشکە. پیاو تەنیا ناو نییە، بانگکردنە. بانگکردنێکی بڵندیشە، بە ئاسانی نایەتە دەست. بەر لە ماوەیەک لە بوتلیەخی گوێم لە ئافرەتێ بوو گۆرانی بە کابراایشی خوێڕی هەڵدەگوت ئافرەتەکە دەیگوت لە ئەسپ نەختێکت تێدایە لەمەڕ نەختێکت تێدایە لە کڵاو کووڕە نەختێکت تێدایە لە ڕێوی نەختێکت تێدایە لە ماسی نەختێکت تێدایە بەڵام بەڵام کوا پیاوەتی کوا کوا سەربەرزی کوا گۆرانیەکی ترم هەر لەوەوە گوێ لێبوو لەبارەی کابرایەکەوە کە دەرکەوتبوو درۆزنە دەیگوت وام دەزانی پیاوی نهێنی خۆم بۆ دەرکاندی گوێزەکە پووز دەرچوو وا لە ڕێگادا تەنیا مامەوە سوچی خۆمە بەداخەوە تا درەنگ نەمناسی تۆ بەرگێکی بێ لەشی تۆ تەپڵەیەکی بێ سەری. کچێکیش بە دوای زاوایەکا دەگەڕا گازاندەی دەکرد، ئەگەر لە تەپڵە بەسەرێک بگەڕامایە لە مێژ بودۆزیبوومەوە. ئەگەر لە خاوەن جووتێ سمێڵ بگەڕابامایە لە مێژ بوو دۆزی بوومەوە بەڵام من لە پیاوێک دەگەڕێم پیاو لە شاخان کە یەکێ مەڕێک دەکرێت تەماشای دونجی قەڵەوی خوریەکەی نەرمولوسیەکەی دەکات کە ئەسپێک دەکرێت تەماشای سنگورچی لاقی سەرا پەی دیمەنی دەکات بەڵام ئەدی چۆن دەتوانێت پیاوێک هەڵسەنگێنێ سەیری کێندەری دەکات سەیری ناو و کردەوەکانی دەکات بەڕێکەو لە زمانی ئاڤاریدا وشەی ناو دوو مانای هەیە، یەکەم، ئەو ناوەی کە هەیە، دووەم، کردەوە و لێهاتن و بەجەرگی. کە کوڕێک لە دایک دەبێت دەڵێن، سیار، بۆ گەپ، سیار، بە تەگی. واتە یاخوە سەربەرزی ناوی خۆی دەقە بەر بکات. ناوێک کردەوەی تێدا نەبێ دەنگێکی بۆشە و هیچی تر. دایکم دەرزی دایە و هیچ پاداشتێک لە ناوی پیاو و هیچ گەنجینەیەک لە ژیان گەورەتر نییە، بیان پارێزن. نووسینی سەر کەڵەشاخێکیش دەیگوت. ڕێگای بەرەو مرۆڤ کورت نەبوو، بەڵام سەرخۆش ڕێی پێچەوانەی گرت و بە سەعاتێک بوو بە ئاژەڵ. کاتێک کە شامیل پەنای بردە بەر شوێنێکی سەخت و ئاسیی لەسەر چیای گونیب، رێگەی بەدیلبوونی نەبوو. بەڵام خائینێک رەوەزە نهێنەکەی پێشانی دوژمن دا. مارشاڵ میر باریاتنیسکی بە زێڕ خەڵاتی کرد. پاشان کە شامیل برایە کالوگە خاینەکە گەڕایەوە ماڵی باوکی بەڵام باوکی گوتی، تۆ خاینی، تۆ چیایی نیت، تۆ پیاو نیت، حاشا تۆ کوڕی من نیت. بەدەم ئەم قسانەوە. کوڕەی کوشت و سەری لێ کردەوە و لەگەڵ زێڕەکەدا لەسەر شاخێک گلۆرەی کردەوە ناو ڕووبار. باوکە خۆیشی چیدی ڕووی هەڵنەهێنا لەو گوندە بمێنێتەوە. چاووڕووی نەبوو تەماشای دۆست و دراوسێکانی بکات. ئیدی سەری هەڵگرت و ڕۆیشت. ئەوسا و ئێستاش کەس نەیزانی چی بەسەر هات. لەوساوە تا ئەمڕۆش هەر چیاییەک بەو شوێنەدا ڕەت بێ کە سەری خاینەکەی لێ گرۆر کرایەوە بەردی تێدەگرێ و ڕەجم دەکا. دەڵێن هەتا ئەو باڵندانەش کە بەسەر شاخەکەدا دەفڕن هاوار دەکەن، خاین! خاین! جارێکیان مەحەج دەخەدایڤ بۆ سەرباز کۆکردنەوە چووە گوندێکی چیایی لە گوندەکەدا دوو پیاویدی یاریان بە کاغەزە کرد. ئەسەلام و عەلەیکم پیاوتان لە کوێن بانگیان کەنە ئێرە گوتیان بێجگە لە ئێمە گوند هیچ پیاوی تێدا نییە ئەویش گوتی ئاخ ئەمە چ جۆرە گوندێک کە پیاوی تێدا نیادی لە کوێن پێیان گوت لە شەڕن ئای دیارە خەڵکی گوندەکەتان هەموو پیاون تەنیا ئێوە ئەم دووەتان نەبێ. ئەبو تالیب شتێکی بەسەر هات سەعاتەکەی بردە لای سەعاتچییەک بۆی چاک بکاتەوە و کاتە سەعاتچییەکە خەریکی چاکردنەوەی سەعاتی گەنجێک بوو کە لەوێ دانیشتبوو سەعاتچییەکە بە ئەبو تالیبی گوت دانیشە دانیشە ئەویش گوتی نەخێر ئێستا پیاوێکت لە کنە جارێکی تر دێمەوە. ساقچییەکە بە سەرسامییەوە پرسی، کوا پیاو؟ کوا؟ ئەویش گوتی، بەی، ئەم کوڕە گەنجە دەڵێم، ئەم کوڕە گەنجە. ئەگەر پیاو بوایە کاتێ تۆ هاتییە ژوور یەکسەر هەڵدەستا و جێی بۆ چۆڵ دەکردی. چ لە داغستان کەم نابێ ئەگەر سەعاتی کابرایەکی بە کەڵک چ نەهاتوو پاش و پێش بکات، بەڵام پێویستە سەعاتی تۆ هی تۆ ڕاست و دروست بێ. پاشان ئەبو تالیب دەیگوت. کاتێ کە نازناوی شاعیری گەلی داغستانی پێ دراوە ئەوەندەی قسەکانی سەعاتچییەکە هەوەسی پێ نەهاتووە. سی نەتەوە لە داغستانا هەن بەڵام پیاوی ژیر دەڵێن داغستان تەنیا دوو پیاوی لێ هەیە. ئەمە چۆن دەبێ؟ ئاسانە یەکێ پیاوی باشە یەکێ خراپ. ئەگەر ئەو حسێبە بکەی تەنیا یەک پیاو لە داغستاندا هەیە. پیاوی خراپ پیاو نییە. لە کوشینێ وەستا تەپڵە دروست دەکا، بەڵام هەندێک کەس لەسەری دەنێن و هەندێکی دی بە ڕستەکەی وەدەگرن. ئاسنگەرەکانی ئامگوزین خەنجەر دروست دەکەن، بەڵام هەندێ کەس لەبەر پشتی ڕادەکەن و هەندێکی دی بە سنگۆڵکەی وەدەگرن. وەستاکانی ئاندی کەپەلنگ دروست دەکەن. بەڵام هەندێک کەس لە کاتی تەڕوتوشی لەبەری دەکەن و هەندێکی دی لە ناو سندوق هەڵی دەگرن. لەبارەی خەڵکیشەوە هەمان شتە. هەندێک هەمیشە سەریان قاڵە، لەبەر ڕۆژ و لەبەر بادا هەر ئیشەکەن، کەچی هەندێکی دی وەکو کەپەنکی ناو سندوق و تەپڵەی سەڕ ڕستکە و خەنجەری بە سنگۆڵکە کراو وان، دەڵێی سێ پیرەمێردی ژیر چاو دەبڕنە داردەستە. سەدان ساڵ ژیاون، هەموو شتێکیان دیوە و هەموو شتێک دەزانن، یەکێکیان لە ناخی مێژووی کۆنەوە سەیری گۆڕستانی کۆن دەکات و بیر لەو باڵندانە دەکاتەوە کە بە ئاسماندا دەفڕن دەڵێ، دابەستان پیاوی تێدا بووە. ئەوەی دووەم تەماشای جیهانی ئەمڕۆ دەکات، پەنجە بۆ ئەو گڵۆپانە درێژ دەکات کە لە داغستان دەدرەوشێنەوە، ناوی پیاوە کۆک و ماقوڵەکان دێنێ، دەڵێ داغستان پیاوی تێدایە ئەوەی سێمیش پاش شەڕۆژ دەنرخێنێ سەیری ئەو بناخانە دەکات کە ئەم ڕۆبۆ دوا ڕۆژ دایان دەنێن دەڵێ داغستان پیاوی تێدا دەبێت من لەو بڕواایەدام هەرسێکیان ڕاز دەکەن ماوەیە لەمەوبەر ئەندریان نیکۆلایڤی ئاسمانەوانی ناودێر میوانی داغستان هاتە ماڵی منیش کچە بچکۆلەکەم برسی داغستان هیچ ئاسمانەوانی تایبەتی خۆی نییە وەڵامم دایەوە نە گوتی بەڵام دەیبێ وانە منیش گوتم با دەیبێ دەیبێ دەیبێت چونکە منداڵ دێنە دنیاوە چونکە ئێمە ناویان لێدەنین چونکە پێدەگەن و نیشتیمانەکەیان پێش دەخەن هەر ئەنگاوێکی دەی هاوێ لە ئامانجی پیرۆزیان نزیک دەکاتەوە چۆن ئەگەر گوندێک ئاشتی و تەبا و تفاقی باڵی بەسەردا کێشابێ، ئێمە دەڵێین پیاوی تێدا دەژی، بڵا منداڵەکانیشمان هەمان قسە دەرهەق داغستان بکەن. لە ماوەی ڕابردوودا،